پلە بە پلە بەرزتان دەکاتەوە؟ هاوەڵانیش فەرمویان، بەڵێ ئەی پێغەمبەری خوا. ئەویش فەرمووی، دەستنوێژگرتنی تەواو و تێر و تەسەل لەو کاتانەدا کە هەلومەرجەکان تا بڵێی زەحمەتن و دەستنوێژگرتن ناڕەحەتە. زۆر هەنگاونان بەرەو مزگەوت، هاتوچۆی زۆری نێوان ماڵ و مزگەوت، چاوەڕێکردنی نوێژ لە دوای نوێژ، دوای هەر نوێژێک بکەویتە چاوەڕوانی نوێژی دواتر، ئیدی ئا ئەمەیە الرباط واتە ئەو خۆ بەخوا پەیوەست کردنەی کە لە پلەی ئێشک گرتن دایە لە سەر سنوورەکان. ئێستاش با ئەوەندەی لە تواناماندایە هەڵوەستە لە سەر ئەم زنجیرە وتە زمڕوتیە بکەین. هەر لە سەرەتاوە پێغەمبەری خوا علیە الصلوة والسلام بە وشەی اللە سەرنجی دوێنراوەکانی ڕادەکێشێ و ئاگاداریان دەکاتەوە، ئاخر ئەو بابەتانەی لە فەرموودەکەدا باس دەکرێن، کۆمەڵە بابەتێکن کە داخوازی سەرنجدان و کۆکردنەوەی بیر و هۆشن، چونکە ئەنجامدانی ئەو کارانە تەنها بە دیقەت و بێدارییەوە دەکرێ. ئەوەتا کۆمەڵە هەڵسوکەوتێک هەیە کە مرۆڤ تەنانەت لە کاتی خەویشیدا دەتوانێت پێیان هەڵسێت. بۆ نموونە، ئەگەر کەسێک لەبەر ئەوەی خەوتووە زینا نەکات، یان لەبەر ئەوەی لە خەودایە غەیبەت نەکات، ئەوا بەلایەنی کەمەوە تووشی ئەم گوناهانە نەبووە. بەڵام ئەو هەڵسوکەوتانەی ئێمە دەمانەوێ هەڵوێستەیان لەسەر بکەین، کۆمەڵە هەڵسوکەوتێکن کە هەر لە بنەڕەتدا پێویستیان بە بێداری هەیە و تەنها ئەوانەی بەئاگا و بێدارن دەتوانن ئەنجامیان بدەن، هەر بۆیە لە سەرەتای فەرموودەکەدا ئامرازی ئاگادارکردنەوەی، اللە، بەکارهاتووە. وشەی، هەڵەش، یەکێکە لەو وشانەی کە جێی سەرنجە. جا لێرەدا پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دەیەوێ هەواڵی ڕێگە چارەی ڕزگاربوونمان لەو هەڵانە بداتێ کە مرۆڤ بەرەو دۆڵەکانی دۆزەخ پەلکێش دەکەن، بیرمان نەچێت بە تەنها ڕزگاربوون لە هەڵە بەس نییە، بەڵکو قۆناغبڕی و پلە بە پلە بەرزبوونەوەش گەلێک گرنگە، لە ڕاستیدا سڕینەوەی هەڵەش بۆ خۆی پلەیەک بەرزبوونەوەیە، ئینجا کردەوەکانی تریش دێن و بە چەندین قووڵایی تری دەگەیەنن. ئیدی بەم شێوەیە، مرۆڤ لە سایەی ئەم کردەوە ئەرێنی و نەرێنیانەدا دەچێتە نێو حەلەزۆنێکی نوورانی و بەردەوام بەرەو ناکۆتاییبوون لە پەروازدا دەبێ. پێم وایە چارۆکە هەڵدان لە دەریای مەعریفەتی ئیلاهیدا هەر ئەمە بێ. یەکەمینی ئەم کردەوانە دەستنوێژ گرتنە لە سەختترین هەلومەرجدا. مەرجە ئەو دەستنوێژەش بێ کەموکورتی و دوور لە ناتەواوی بێ، لە بەفر و سەرماو سۆڵەی زستان و دەستنەکەوتنی ئاو بۆ دەستنوێژ و حاڵەتی تری وەک ئەمانەدا. دوەمیشیان بریتیە لە بەسەربردنی تەمەنێک لە ڕێگەی مزگەوتدا تەمەنێکی لەو جۆرە ڕۆژێک دێ هەروەک تۆوی ژێرخاک دەبێ بە دارێک لە ئاخیرەتدا کە بەری بەهەشتی گرتبێ بەڵێ ڕووکردنە مزگەوتە دوورەکان و دانەبڕان لە مزگەوت ئەمەش کردەوەی دووەمە ئامانج نوێژە سێمینیشان چاوەڕێکردنی تاسەمەندانەی نوێژە لە دوای نوێژ ئەمە وەک لە فەرمودەیەکی تریشدا باس کراوە بە مانای دڵ هەڵواسران بە مزگەوتەوە دێت. نوێژ پشووی ڕۆح و سەیرانی ویژدانە. هەموو کەسێک بەرامبەر بە شتێک خاڵێکی لاواز و شەهوەتێکی هەیە. شەهوەتی پێغەمبەری خواش صلی اللە علیه وسلم کە بە مانای تاسەمەندی و ئارەزووێکی توند دێت بەرامبەر بە نوێژە. هەر بۆیە هەموو جارێ بە بیلالی دەفەرموو. ئاریحنا یا بیلال، ئادەی بیلال کەمێک بمانحەسێنەوە، دڵمان فێنک بکەوە. هەروەها ئاماژەی بەم لایەنە دەکرد و دەیفەرموو وەجوعلە قڕەتە عینی فی سەلاتی ڕۆشنایی چاوم خراوەتە نوێژەوە پێم وایە ئەو حەز و تاسەمەندیەی کە ئێمە لە کاتی چوونە بەهشدا هەستی پێ دەکەین پێغەمبەری خواسە الله و عليهەیهی وسلم لەگەڵ دەستکردن بە هەر نوێژێکدا هەستی پێ دەکرد بۆیە لە دوای هەر نوێژێک بە تاسەمەندیەوە چاوەڕێی نوێژی دواتری دەکرد لە فەرمودەکەدا باز دەسێشتی جیاواز دەکرێت بەڵام ئەگەر سەرنج بدەیت ڕاستەوخۆ بۆت دەردەکەوێت کە هەرسێکیان بە دەوری تەوەری نوێژدا دەسوڕێنەوە، نوێژ هۆکارێکی هێندە گرینگە لە ژیانی ئادەمیزاددا، ئەوەتا سەرەکی لە میعراجدایە و بە جوانترین شێوە مرۆڤ ئاگادار دەکاتەوە لە حەقیقەتە مرۆڤایەتیەکان، لە لایەکی دیکەشەوە بە میعراجی ئیماندار هەژمار کراوە، نوێژ کۆڵەکەی دینە، هەر نوێژیشە کە کەشتی دین وەگەڕ دەخات، بەبێ ئەویش ئەستەمە دین بۆ ماوەیەکی درێژخایەن بمێنێتەوە، وەک چۆن خودی نوێژ، بۆ خۆی کرداری ئاگەدارکردنەوەیە، هەروا بەجێهێنانەکەشی دەبێ بە هەمان شێوە وەک ئاگادارکەرەوەیەک بەجێ بهێنرێت. بەجێهێنانی ئەم ئەرکە مەزنە، داخوازی ئەوەیە کە مرۆڤ دڵ و هەستەکانی لە هەموو سەرقاڵییەکی تر خاڵی بکاتەوە. هەر لەبەر ئەمەیشە کە دروست نییە مرۆڤ لە کاتی تەنگاویدا بۆ نوێژ بوەستێت. بەڵێ کاتێ مرۆڤ مێشکی بە شتی ئاواوە سەرقاڵ بێ نابێ بۆ نوێژ بوەستێ چونکە لەو کاتەدا مێشکی مرۆڤ بە دوو شتەوە خەریکە لەم جۆرە حاڵەتانەشدا زۆربەی جار مەسەلە گرینگەکان فەرامۆش دەکرێن ئەمە جگە لەوەی کە ئەم ڕەفتارە بێڕێزی نواندنیشی تێدایە بەرامبەر بە نوێژ چونکە نوێژ کارێکی هێندە سانا و ساکار نییە کە هەر وا سەرپێیی بەڕێ بکرێ، بۆ ئەوەش دانەنراوە کە لە کۆڵ بکرێتەوە، بەڵکوو بۆ ڕۆشنکردنەوەی ئەو نێوانە دانراوە. ئامادەکاری بۆ نوێژ لە لایەکی ترەوە سەرجەم ئەو ئامادەکاریە پێشوەختانەی کە نوێژخوێن دەیانکات بە مەبەستی بەدەستێنانی حەزووری قەلب لە نوێژدا، بە وێنەی خودی نوێژەکە پاداشتی دەست دەخەن. بۆیە سەرەتا دەبینی ئەو شتانەی کە پێویستە بیانخاتە لاوە، دەیانخاتە لاوە و تەنها بە هەستی بێدەنگییەوە دەچێتە نێو خولگەی بەندایەتییەوە و خۆی دادەماڵێت لە هەموو ئەو کاریگەرییانەی لە نوێژدا سەرقاڵی دەکەن. ئیتر بەم شێوەیە دەچێتە نوێژەوە. بەم جۆرە هەموو ئەو قۆناغانەی تاکاتی وەستان بۆ نوێژ ئەنجامی داوە، بە چاکە بۆی دەنووسرێت، چونکە نیەتی ئەو، نوێژکردنە بە ئامادەگی دڵ، نیەتی ئیمانداریش لە کردەوەکەی خێرترە. تۆ بیربکەرەوە. ئەگەر کەسێک ئەم پێداویستەی جێبەجێ بکات، تەنها پێداویستیەکەی جێبەجێ کردووە و بەس. کەچی ئیماندار تەنانەت لەسەر دەست بە ئاو گەیاندنیش پاداشت دەدرێتەوە. بەڵێ، ئیماندار لەسەر دەست بە ئاو گەیاندن و تارت گرتنیش پاداشت وەردەگرێت. لە ڕاستیدا دەست بە ئاو گەیاندن و دەستنوێژ، لەو ڕووەوە کە مرۆڤ بە ڕۆح بۆ نوێژ ئامادە دەکەن، تا بڵێی گرینگن. جا ئایا ئەمە لەبەر ئەوە بێت کە لە کاتی شۆردنی ئەندامەکانی دەستنوێژدا بارگە کارەباییەکانی جەستەی مرۆڤ تووشی ڕێڕە و گۆڕین دەبن؟ یان بەهۆی هەر لێکدانەوەیەکی ترەوە بێت کە بۆی دەکرێت، ئەنجام هەر یەک ئەنجامە. لە ڕاستیدا کاتێ ئیماندار دەستنوێژ دەگرێت، ئەم حیکمەتانە هەر بە مێشکیشیدا ناهێنێت. دەستنوێژگرتنیشی بۆچی بێ بیریشی هەر لای ئەو شتەیە. بێگومان نوێژیش لە پلەی یەکەمی ڕیزبەندی بیرکردنەوەکانیدایە. ئەو ئامادەکاریەی بۆ دەستنوێژ دەکرێت یەکەمین ئاگادارکەرەوەیە دووەمیشیان دەستنوێژ خۆیەتی ئەوجا بانگ دەفەرمێ ئەمەش بۆ سێمین جار مرۆڤ بۆ نوێژ ئاگادار دەکاتەوە لە ڕاستیدا بەجێهێنانی سونەتە مەسنونەکانی هاوشێوەی خواردنەوەی ئەو ئاوەی کە زیادەیە و دوعاکردن چ لە دەمی دەستنوێشدا بێ یان لە کۆتاییەکەیدا خۆی لە خۆیدا جۆرێک تاودانە بە ئامادەگی ڕۆحی و مەعنەوی مرۆڤ. خۆ هەر ئەوەندەی نوێژی سوننەتەکەشی بۆ زیاد کرد، ئیدی مرۆڤ بە تەواوی ئامادە دەبێ بۆ نوێژی فەرز. بەڵێ، لە نێو خولگەی نوێژدا هەموو شتێک نوێژمان بیر دەخاتەوە. هەر لە سەرەتاوە ئەو زایەڵە لاهووتییەی لە منارەکانەوە بەرز دەبێتەوە، تا دێت هەڵکشانی مەعنەویمان پتر دەکات. تاوای لێ دێ لە ویژدانماندا هەست بە مەزنی خوای گەورە دەکەین بۆ گەیشتن بەو مزگەوتەی بۆی دەڕۆین هەنگاوەکانمان گورج و گۆڵتر دەکەین ئیدی هاودەم لەگەڵ بانکدا هەروەک بڵێ بەدەم ئەو بانکێشتەوە دەچین کە لە جیهانەکانی ئەو دیوەوە هاتووە بۆیە خێراتر هەنگاو دەنین کاتێکیش ئەو دەنگەی بانگ دەبێژێ بەرەو کۆتایی دەچێت و ڕوو لە توانەوە دەنێ ئێمەش بە تەواوی ڕۆح و ویژدانمانەوە لەگەڵیدا دەتوێینەوە پاشان دەینە مزگەوت و نوێژی سونەت دەکەین ئەمەش لە ڕوێکەوە بە تاسەوە لە دەرگادانی قاپی نوێژ فەرزە، دەڵێی بەم نوێژە سوننەتە دەمانەوێ بە پەروەردگارمان بڵێین، پەروەردگارا! دەمەوێ هەردەم ڕووم لە تۆ بێت، ڕووم لە تۆ بێت و ئەوەی لە دووی دەگەڕێم لە قاپی تۆدا بەدەستی بێنم. دەمەوێ تەنها تۆ ببینم، تەنها تۆ ببیستم و ساتێکیش بێ تۆ هەناسە نەدەم. ئاخر چونکە جگە لە تۆ، ڕوانینە هەر لایەکی تر، بینینی هەر شتێکی تر، سەرقاڵبوون بە هەر شتێکی ترەوە نابەجێیە. منیش لە دەست شتی نابەجێ هەڵدێم و ڕوو لە شتێکی زۆر گرنگ دەکەم. زۆرلێکردنێکی لەم جۆرەی دەرگای نوێژی فەرز و تەقەدان لە دەرگای ڕەحمەتی ئیلاهی و هەوڵی بەدەستهێنانی هۆشیاری و بێداری بۆ چوونە ناو نوێژەوە کە لە ڕێگەی نوێژی سوننەتەوە بەدەست دێت، هۆکارگەلێکی گرنگن کە دیقەت و تەرکیز لە فەرزدا دەستەبەر دەکەن. دەستنوێژە و کاریگەریی پێویست بوو کردی. بانگیش بە هەمان شێوە. بەدەم سوننەتیشەوە هەنگاوی سێیەممان نا. ڕێک لەم کاتەدا بانگبێژێک هەڵدەستێ و. بە کەمالی ئیخلاسەوە بە نەوایەک کە لە قوڵایی دڵەی قرچاویەوە دێتە دەر قامەت دەخوێنێ. ئیدی ئەمە بۆ ئێمە ئەو دوا دڵۆپەیە کە کاسەی جۆش و خرۆشمان سەرڕێژ دەکات. جا ئەگەر لە کۆتا خاڵیشدا هەر هێشتا ویژدان نەکەوتبووە جۆش و مرۆڤ بە تەواوی بوونیەوە ڕووی نەکردبووە پەروەردیگاری و ناڵە و نرکەی پەرۆشی نەیگرتبوو نەیوتبوو، لە کوێیت میحرابەکەم لە کوێیت؟ ئەوا ئەمە ئەوە دەگەیەنێ کە ناتەواوییەک لە ئارادایە. دواجار بانگبێژ لە ڕێگەی قامەتەوە، دوایەمین گورزی خۆی لە هەموو ئەو شتانە دەوەشێنێ کە مرۆڤ بە غەیری خوای گەورە سەرقاڵ دەکەن. ئیدی بەندەش، اللە و اکبر، دەکات و بەم هەستەوە دەچێتە ناو نوێژەوە. ئینجا لە کاتی چوونە ڕکوع و سوجدە بردنیشدا هەر ئەم وتەیە دووبارە دەکاتەوە. بەم شێوەیە لە هەموو یەکێک لە ڕوکنەکاندا، گەورەیی پەروەردیگار و بچووکی خۆی ڕادەگەیەنێت و دەڵێ، پەروەردیگارم! تۆ گەورەیت و منیش بچووک. گەورە بە گەورەیی و مەزنی خۆی و بچووکیش بە تەواوی هەستی پەرستش و بەندایەتی خۆیەوە دەستە و نەزەر لە حزووریدا دەوەستێ. جا ئیتر نوێژخوێن، ئاوێتە بەم هەست و شعوورەوە دەچێتە بارەگای پەروەردیگاری. ئێوە دەتوانن ئەمە بە سەرەنجامی گشتی دیقەت لە نوێژیشدا ناو بەرن. مرۆڤ لە نوێژدا بە خوای گەورە دەگات هەم بە جۆرێک پێی دەگات ئەو سەلامەی کە حەزرەتی محمد المصطفی صلی اللە علیە وسلم لە کاتی گەیشتنی بە پەروەردیگاری لە میعراجدا کردی نوێژخوێنیش لە تەحیاتدا ڕاستەوخۆ ئاراستەی حەق تەعالای دەکات و هەمان ئەو سەلامە دووبارە دەکاتەوە. سڕینەوەی هەڵەکان. لە فەرموودە پیرۆزەکەدا لە ڕێگەی، یمحو اللە، وەوە باس لە سڕینەوەی هەڵەکان دەکرێت. لێرەدا وشەی محو بە واتای سڕینەوەی شتێکی نووسراو دێت. کەوا بێ هەڵە لە شێوەی تۆ و دا لە سرووشتی ئادەمیزاددا هەیە. مرۆڤی ژیان گەشە بەم تۆوە دەدات، یان بواری گەشەکردن و سەردەرهێنانی نادات. جا ئیدی بە جێبەجێکردنی ئامۆژگارییەکانی پێغەمبەری خوا، واتای ئایەتەکەش ئەمەیە خوای گەورە چی بوێت دەیسڕێتەوە و لای دەبات، چیشی بوێت جێگیری دەکات و بە نەگۆڕی دەیهێڵێتەوە، سەرچاوەی هەموو کتێبەکانیش لای ئەوە. ئەمە ئەوە دەگەیەنێ کە هەڵە وەک توانا و لێهاتوویی خەسڵەتێکی دانەبڕاوی سروشتی ئادەمیزادە و تایبەتمەندییەکی گرنگی هەموو مرۆڤێکە، کەواتە بە دڵنیاییەوە سڕینەوە و پاککردنەوەشی پەیوەندی بە هەموو کەسێکەوە هەیە، دەشێ هەموو مرۆڤێک هەڵە بکات، تەنانەت لەوانەیە سەر لەبەری ژیانیشی لە نێو لاداندا بەسەر بەرێت. لەگەڵ ئەوەشدا، سڕینەوەی ئەم هەڵانە و تۆمارکردنی پلەی بەرز و باڵا لە جێگایەک لە هەموو کاتێکدا بۆ هەموو کەسێک شایانی ڕوودانە. جا یەکێک لە ڕێگاکانی بەهرەمەندبوون بەم بەختەوەرییە، دەستنوێژگرتنە سەرباری هەموو شتێک و بێ ئاوڕدانەوە لە هیچ ناڕەحەتییەک. دووەمیان بە شەوق و تاسەمەندیەکی جدیەوە ڕووکردنە مزگەوتە، پاشان وەک بڵێی مانەوەی دڵە بە هەڵواسراوی بە مزگەوتەوە، بە دواییشدا بە مەبەستی نوور پەخشان کردنی بەشەکانی تری ژیانی، دەرچوونە لە مزگەوت بەو نیەتەی کە سەر لە نوێ بۆی بگەڕێتەوە. سێیەمیشیان چاوەڕێ کردنی نوێژە لە دوای نوێژ. جا ئەمانە هەم هەڵەکان دەسڕنەوە هەم پلە بە پلەش عروج بە مرۆڤ دەکەن بەرەو عەرشی کەماڵات. نوری نەمر.